بانگەوازێک بۆ بەهەشت. ئایا پەنجا چاکەت دەوێت؟ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دەربارەی فەڕزبوونی نوێژ لە خوای گەورە دەگێڕێتەوە کە فەرموویەتی، لا یبدل القول لدی هی خمس و هی خمسون من الاجر. واتە، قسە و پەیمان لای من ناگۆڕدرێ، نوێژەکان پێنجن لە کردندا، بەڵام لە پاداشتدا پەنجان.